لە خوای پەروەردگار داواکارم ئەم جومعەیە بکات بە کەففاراتی هەڵە و گوناه و تاوانەکانمان و بیکات بە هۆکاری بەرزبوونەوەی چاکەکانمان، بیکات بە ئەسبابی زیاتر هۆشیاری و بێداری و بەرچاوڕوونی بۆ هەموو لایەکمان بۆ دینداری و دنیاداریمان موسڵمانانی ئازیز تاک و کۆمەڵگا و خێزان بە شێوازێکی گشتی لە ژێر پێنج کاریگەریدایە لە پێنج ڕێگاوە لە پێنج کەناڵەوە کاریگەری لەسەر تاک و خێزان و کۆمەڵگا دروست دەکرێت یەکەمینیان بریتییە لە خێزان، خانەوادە، دایک و باوک. دووهەمینیان بریتییە لە پەیامی مزگەوت. ئامۆژگاریەکانی وتاری هەینی و جگە لە وتاری هەینی. سێمینیان بریتییە لە بواری پەروەردە و فێرکردن، التعلیم. چوارهەمینیان بریتییە لە هاوەڵ کە کاریگەری لەسەر هاوەڵ دروست دەکا و قەناعاتی هاوەڵ دەگۆڕێت. پێنجەمین دەزگا کە کاریگەری لە هەموان زیاترە لە ئەوڕۆدا بەتایبەتی بریتییە لە ڕاگەیاندن. چونکە چ پەیامی پەروەردە و چ پەیامی خێزان و چ پەیامی هاوەڵ و پەیامی مزگەوتیش ناگا بە هەموان ئەگەر ڕاگەیاندن و میدیایەک نەبێت کە دەنگی دەنگ و ڕەنگی هەموان بە یەکدی بگەیەنێ بۆیە بە پشتیوانی خوای پەروەردگار لە زنجیرەی هۆشیاری و بێداری کۆمەڵگای موسڵمانی خۆماندا، ئەمڕۆ باس لەوە دەکەین کە ڕاگەیاندن ئەمانەتە، چەواشەکاری و لێکتێکدانی کۆمەڵگا خیانەتە. موسڵمانانی ئازیز، ڕاگەیاندن کاریگەرترین کەناڵە لە نێو پێنج کەناڵەکەدا کە ئاراستەی منداڵەکانمان، کچەکانمان، هاوسەرانمان، خوشکمان، هەموو چین و توێژەکانی کۆمەڵگا دەکات. ڕاگەیاندن بریتییە لەو دەزگایەی کە ئەمڕۆ زۆرترین لە بەردەمیا دانیشتن و گوێگرتن و سەرنجدان دەبینرێ و دەبیسرێت. بۆیە دەبینین بە ڕاستی کاری ڕاگەیاندن یان بریتییە لە بنیاتنان و هەستانەوە و کۆمەڵگایەکی وشیار، پەروەردەکەر، یان بریتییە لەو چەکەی کە ژیان و ژیار و دین و ئایین و نەفس و ئەخلاق و کۆمەڵگا لێک هەڵدەوەشێنێ. کار و بانگەوازی پێغەمبەران علی نبینا و علیهم الصلوة والسلام، وەکو ژمارەیان کە سەد و بیست و چوار هەزار پەیامبەر بوون وەکو ئەو کیتابەی کە پێیان بووە هەموو ئاماژەن بۆ ئەوەی کە ئاینی پیرۆزی ئیسلام یان پەیامی خوای میهرەبان لە سەرەتای دروست بوونی مرۆڤایەتیوە هەتاوەکو ژیان لەسەر زەویدا بەردەوام بێت گرنگی بە بواری ڕاگەیاندن داوە و کاری تێگەیاندن و پێگەیاندن، کاری وشیاری و بێداری کۆمەڵگا ئەرکی سەرشانی هەموو پێغەمبەران بووە علی نبینا و علیهم الصلوة و السلام. بۆیە پێویستە هەموو لایەکمان بزانین کاتێک سەرنجی کیتاب دەدەین کە قورئانە، کاتێک سەرنجی باسی القلم دەدەین، کاتێک سەرنجی دوو چاو دەدەین، دوو گوێ دەدەین، زمان دەدەین، لە قورئانی پیرۆزدا، هەموو ئەمانە هۆکاری ڕاگەیاندنن، هەموو ئەمانە هۆکاری تێگەیاندنن، هەموو ئەمانە هۆکاری یەکتر ئاراستەکردنن، کاریگەر لەسەر یەکتری دروستکردنن بە هەر یەکێک لەو نیعمەتانەی کە خوا سبحانە وتعالی بە من و تۆی بەخشیوە کەواتە گەر بچینە خزمەتی قورئان پەیامی هەموو پێغەمبەران کورت دەکاتەوە لەوەی کە خوای پەروەردگار دەفەرموێ ئین عەلەیکە ئیلا البەلاغ ئەوەی کە لەسەر تۆیە ئەی محمد بریتیە لە گەیاندن، وما علی الرسول الا البلاغ المبین، لەسەر پێغەمبەر و پێغەمبەرانە گەیاندنێکی ڕاست و ڕوون و ڕەوان. الذین یبلغون رسالات اللە ویخشونه ولا یخشون احدا الا اللە خوا سبحانه وتعالی دەفەرمێ ئەوانەی کە پەیامی خوای پەروەردگار دەگەیەنن ناتوانن بەردەوام بن لەسەر تەبلیغ و ڕاگەیاندنی پەیامی خوای میهرەبان ئیللا کاتێک نەبێ کە دەبێ تەنها لە خوای پەروەردگار بترسن و تەنها پرس بە خوای میهرەبان بکەن لە گەیاندنی ئەو بانگەوازە خواییەدا، وکفی باللە حسیبا، بانگخوازان و بانگەوازکاران ئایا بەس نییە اللە جل جلاله پشت و پەنا و پشتیوانی ئێوە بێ لە گەیاندنی ئەم بانگەوازەدا؟ بێگومان بەڵێ. کەواتە ئەگەر سەرنج بەین موسوڵمانانی ئازیز سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی کە بانگەوازی پێغەمبەران جیاوازی هەیە لەگەڵ بانگەوازی غەیری پێغەمبەراندا بانگەوازێکمان هەیە بانگەوازێکی ڕەسەن و خواویست و بانگەوازێکی خۆماڵییە. بانگەوازێکی دیکەمان هەیە کە ناڕەسەنە، کۆمەڵگا هەڵوەشێنەرە، ئایین تێکدەرە، گەنج بەهەدەرابردنە کە دەبینین. بانگەوازێک کە ئایینی پیرۆزی ئیسلام کاری لەسەر دەکات لە مینبەرەوە. لەسەر قەبرانەوە، لە ژنمارەبڕینەوە، لە ناونانی منداڵەوە، لە هەموو شوێنە گشتیەکاندا خیتابە لەگەڵ عەقڵ، خیتابە لەگەڵ دڵ، خیتابە لەگەڵ بەرچاو ڕوونی، ادعو الی اللە علی بصیرە. بانگەوازی ئیسلام و بانگەوازی موسڵمانانە جیاوازی لەگەڵ میدیا و بانگخواز و بانگەوازکار و ڕاگەیاندکاری دیکەدا ئەوەیە کە ئەوەی بۆ خۆی پێی خۆشە واجبە بیگەیەنێ بە موسڵمانان ئەوەی بۆ خۆی خراپە واجبە بیگەیەنێ بە موسڵمانان تا ئەوانیش خۆیانی لێ بپارێزن کەواتە خیتابکردن لە یەک کاتا لەگەڵ عەقڵ و لەگەڵ دڵ، گرنگیدان بە پاکی دڵ، گرنگیدان بە پاکی زمان، گرنگیدان بە پاکی جەستە، گرنگیدان بە پاکی پۆشاک، گرنگیدان بە پاکی تەواوی ژینگە و هەروەها دەبینین ئاینی پیرۆزی ئیسلام ڕاگەیاندنەکەی بۆ ئەوەیە کە کۆمەڵگا فێری شورا و ڕاوێژ دەکات، فێری نیزام و یاسا و دەستور دەکات، کۆمەڵگا دوور دەخاتەوە لە دیکتاتۆرییەت، کۆمەڵگا دوور دەخاتەوە لە نیزامێکی فەوزەوی بێ سەرو بەرەی، کۆمەڵگا لێک هەڵناوەشێنێ، بەڵکو یا ایها الناس ڕێزدارترینتان لای خوا سبحانە وتعالی ئەوەتانە زیاتر و زۆرترین خوای میهرەبانی خۆش بوێ و سنوری خوای پەروەردگار بپارێزێ بڵێ موسڵمانانی ئازیز پێغەمبەری خودا صلی اللە تعالی علیه وسلم بۆ دەرخستنی بەهای ڕاگەیاندن و کاری بانگخوازی و هەموانکردن بە بانگخواز و هەموانکردن بەوەی کە لە بواری ڕاگەیاندندا کار بکات لە فەرموودەیەکی سێ بڕگەیی زۆر کورتە رسول اللە صلی اللە تعالی علیه وسلم پەیامێک ئاراستەی یەک بە یەکی ئوممەتەکەی دەکات بە گەنج و بە پیر و بە خوێندەوار و بە نەخوێندەوار و بە ئافرەت و بە کچ و بە هەمووانەوە، دەفەرموێت، بلغوا عنی ولو آیە. کە زانایان دەفەرموون ئەم فەرموودەی پێغەمبەری خوا صلی اللە تعالی علیه وسلم تەکلیفێکی تێدایە، تەشریفێکی تێدایە، تەخفیفێکی تێدایە. تەکلیف و ئەمرەکە ئەوەیە دەفەرمێ، بلغوا عنی. ئەوەی کە من بۆ ئێوەم بەجێ هێشتووە، ئەوەی کە لە من وەرگیراوە، ئەو ڕێگا و ڕێبازەی من بۆ ئێوەم بەجێ هێشتووە لەسەرتانە، بەللیغو، بیگەیەنن، ئەوەی دەیزانن بیگەیەنن، ڕەسوڵوڵا دەفەرمێ، بەللیغو عنی، لێتان تێک نەچێ بانگخواز و ڕاگەیاندنکاری ڕەسوڵوڵا بن کە دەفەرموێ، عنی، کە ئەمە تەشریفە، ڕێزی ئەم ئوممەتە لەوەدایە کە ئێمە پەیامی ڕەسول اللە بگەیەنین، لە ڕەسول اللە وە فێربین چۆن بانگخواز بین و چۆن کۆمەڵگا وشیار و بێدار بکەینەوە. دەفەرمێ ولو آیە، ئەمە تەخفیفە، ئەمە وەڵامە بۆ تۆ کە قل هو اللە دەزانی، ئەمە وەڵامە بۆ تۆ کە سوننەتی سیواک دەزانی، ئەمە وەڵامە بۆ تۆ خوشکم کە ئایەتی حیجاب و سەرپۆش بگەیەنی، ئەمە وەڵامە بۆ تۆی بازرگان کە سەرڕاستی و بەرەکەتی نێو بازرگانی لە ڕاستگۆییدایە بیگەیەنی، ئەمە بۆ تۆی منداڵە کە قل هو اللە و قل اعوذ برب الناس و انا اعطیناک الکوثر دەزانی بیگەیەنی. بلغو عنی ولو آیە، هیچ کەسێک نییە لەژێر چوارچێوەی ئەم یاسا محەممەدییەدا صلی اللە تعالی علیه وسلم خۆی نەبینێتەوە کە دەبێ بانگخواز و ڕاگەیاندنکارێک بێت بۆ ئایینی پیرۆزی ئیسلام. بەڵێ موسڵمانانی ئازیز، بەڵام ئەفسووس بەداخەوە، ئەمڕۆ حاڵی مرۆڤایەتی لە غیابی ئەم ڕاگەیاندنە ڕەسەنە ئەمانەتپارێز و ئەمانەتگەیەنەرەدا، ئەمڕۆ ژیانی مرۆڤایەتی لە چ قەیرانێکدایە؟ ئەگەر سەرنجێک بەین موسڵمانانی ئازیز، ئەمڕۆ ڕاگەیاندنەکان ڕاگەیاندنانێک، نە بە تەخسیس دەڵێم، نە بە تەعمیم دەڵێم، نە بە تەحدید دەڵێم. بە شێوازێکی گشتگیرانە ڕاگەیاندن ئەمڕۆ چەواشەکارییە، خیانەتە، ڕاستگۆ بە درۆزن و درۆزن و درۆزان بە ڕاستگۆ ناسێنەرە. ئەمڕۆ زیناکردن، عارەق خواردن، قومارکردن، تلیاک و حەشیشە بە ئازادی تاکە کەس ناسێنەرە. ئەمڕۆ هەڵوەشاندنەوەی خێزان و لێکهەڵوەشان و ڕێزلێکنەگرتن و حساب بۆ یاسا نەکردن و هەتا دوایی بەشێکە لە سیمای ئەو ڕاگەیاندنە ئێچ دییە چەواشەکارییانەی کە ژیانی منداڵ و پیر و گەنج و ئافرەت و لادێ و شاری خستووەتە مەترسییەوە. بە ویژدانەوە مسوڵمانانی ئازیز، حاڵی مرۆڤایەتی لە ژێر ئەم هەمووە ڕاگەیاندنە لەسەر ئاستی هەرێم پێتان دەڵێم، زیاد لە هەزار و دوو سەد کەناڵی ڕاگەیاندنی بینراو و بیسراو و خوێنراو، حاڵی ئەم ئوممەتە چی بەسەر هاتووە؟ ئایا قەلەقی و دڵەڕاوکێ؟ ئایا ترس و تۆقاندن؟ ئایا بێزاری و بێتاقەتی؟ ئایا لێکهەڵوەشانی خێزانەکان؟ ئایا پاشەکشێی بواری زانستی؟ ئایا نەمانی ئینتیمای قەومی ناگەڕێتەوە پشکی شێری بۆ ئەو ڕاگەیاندنانەی کە کۆمەڵگا بەلاڕێدا دەبەن؟ هەبوونی شەش هەزار ئەندامی کارا کە پێیان دەوترێ ڕۆژنامەنووس و ئەو کەسانەی کە دەنووسن خۆی بۆ خۆی، ئایا ڕۆژ و شەوی ئوممەتیان تاڵ کردووە یا ڕووناک کردووە؟ کۆمەڵگا هوشیار و بێدارە یان لە ژێر سایە و سێبەری قەڵام قەڵەمانێک و ڕاگەیاندنانێکی ژەهراوی و ژەنگاوی و شەیتانی و نیفاقیانەدا حاڵی کۆمەڵگا لەو پڕی مەترسیدایە؟ بێگومان موسوڵمانانی ئازیز بەداخەوە نەخۆشی خەمۆکی زۆر بووە، قەلەقی زۆر بووە، کەئابە زۆر بووە، بەهای مرۆڤ نەماوە، خوێن سادە بووەتەوە، گوناه و تاوان سادە بووەتەوە، خوێنێک ببینرایە، کەسێک بکوژرایە، لە سنوورێکدا کێ ڕووی دەها جل و بەرگیش هەڵبواسێ، نە کەناڵی ڕاگەیاندن دابگیرسێنێ و ڕەقس و سەما بکات. بەڵام ئەمڕۆ بەداخەوە ڕاگەیاندنەکان کارێکیان کردووە خەڵک ڕەشبینە. پیشاندانی پارە، پیشاندانی خواردنی زۆر و هەمەجۆر، ڕیکلام و ڕاگەیاندن بۆ سەیرانگا و شوێن و یارییەکان و یاریگاکان و شوێنی منداڵان و هەتا دوایی، کۆمەڵگای تووشی کەئابە کردووە، کۆمەڵگای یەک پارچە ڕەشبین کردووە. کۆمەڵگای کوردی ئێمە لە بەردەمی ڕاگەیاندنانێکی چەواشەکاریانەدا لە بەردەم زۆرێک لە هەڕەشە و مەترسیدایە. بۆیە بەڕاستی موسڵمانانی ئازیز ڕاگەیاندن چەکێکی دووسەرە، چەکێکی خەیری پێیە و شەڕی پێیە. کۆمەڵگا پێش دەخا و تێدەگەیەنێ و دەگەیەنێ بە ئاسۆ، یان کۆمەڵگا لەگەڵ ڕێزما دەگەوجێنێ، دەگەمژێنێ. وا لە کۆمەڵگا دەکات کە بەڕاستی بەرچاوی ڕوون نەبێت. بۆیە بەڕاستی جێگای خۆیەتی ئێمە لە هەرێمی کوردستانی خۆماندا وەک میللەتی موسڵمان، وەک هەموو چین و توێژەکان بە خۆماندا بچینەوە و لە خۆمان بترسین ئایا ڕاگەیاندنەکان لە هەرێمی کوردستاندا، کە پێکهاتووە لە سێ جۆر ڕاگەیاندن، ڕاگەیاندنێکی ئیمانی، ڕاگەیاندنێکی شەیتانی، ڕاگەیاندنانێکی نیفاقی و دووفاقی و بە زمانی سەردەمیانە دیماگۆجی، هەزار ڕوویی نەک دوو ڕوویی. بۆیە پێویستە بەڕاستی من و تۆی مسوڵمان بزانین لەگەڵ ڕاگەیاندندا زۆر هۆشیارانە مامەڵە بکەین. بەڕاستی ڕاگەیاندنی حیزبی، ڕاگەیاندنی نازانم بن دیوار، ڕاگەیاندنی چی هەتا دوایی بە هەموو جۆرەکانیەوە خاڵی نین لە ئیجابی، بەڵام حاڵی ئەم ئوممەتە بەشێکی پشکی شێری دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ژیانی تێکچووە چونکە ڕاگەیاندنەکان کاریگەری زۆری لەسەر دروست کردووە. سەرتان ڕادەکێشم بۆ هێندێک نموونە موسڵمانانی ئازیز هەتا بزانن ئەو کەسانەی لە بواری ڕاگەیاندندان یا ڕاگەیاندن چەندێ کاریگەری هەیە گەنجێک بە ناوی ئەعشا لە شاری یەمەن ئەمەندە خامە ڕەنگین بوو ئەمەنگەزم ئەمەندە زمانی کاریگەر بوو بە جۆرێک بوو بەڕاستی کە هەمووانی سەرسام کرد بوو لە ناخی خۆیدا بڕیار دەدا مسوڵمان بێ، بەڕێ دەکەوێ بۆ شاری مەدینە. کاتێ دەزانن دە ئەم گەنجە دەیەوێ مسوڵمان بێ، عارەقی دەخەنە بەر دەست. ئافرەت و زینا و هەرچی جوانکاری هەیە پێی دەدەن، دەسەڵاتی پێ دەدەن، ئەڵێ هەر نەخێر دەڕۆم بۆ مەدینە مسوڵمان دەبم. دەڵێ نزیک دەبێتەوە، دوای دەکەون پێی دەڵێن کاکە ئەمە سەد وشتر، یەعنی سەد سەیارەی ئاخر مۆدیلی ئێستا بۆ تۆ بەس بگەرێرەوە مسوڵمان مەبە. بۆچی ئەمەیان کرد؟ ئەو زمانە لە خزمەتی ئیسلام و پێغەمبەر و موسڵمانان دا بوایە چ خزمەتێکی گەورەی دەکرد. بۆیە ئەویش دەڵێت تەماح گرتی و گەڕایەوە. سواری یەکێک لە وڵاخەکان بوو، پاش کەمێک بە ڕێگادا دەهات، وڵاخەکە هەڵی دێرا و بوو بە ژێر پێیەوە و مرد. عاقیبەت شەڕ بوو. سەرنجتان ڕادەکێشم بۆ نمونەیەکی دیکە کەسێک بە هەمان شێوە لە شاری مەکەدا زۆرترین کاریگەری لەسەر مەکەیەکان هەبوو بۆ بردنیان بۆ جەنگی بەدر ئەم کەسەیەش بە هەمان شێوە کە ناوی ئەبا عیزای جمەحی بوو ئەم ئەبا عیزایە کاتێک جەنگی بەدر کرا ئەوە بوو لە بەدرا بەدیل گیرا هەر کەسێک هات خەمی لە کەسی خۆی خوارد و فیدیەی هێنا و پارەی هێنا بەر بدرێ ئەو کەس نەهاو بە دەمیەوە بە زمانی لوسی خۆی هاتە خزمەتی پێغەمبەری خوا صلی اللە تعالی علیه و سلم بەرم بە ئەی محمد بەرم بە جارێکی دیکە غەڵەتی وا ناکەم ئاخر تۆ زۆر بێ ئەدەبیت کرد تۆ زۆر خراپەکاریت بەرامبەر بە ئیسلام و بە من وتووە وتی، هەشت کچم هەیە، بەس بەرم بە جارێکی دیکە لەم مەیدانی ڕاگەیاندنی شەیتانی و نیفاقیەدا کار ناکەم. بەریداو ڕۆشتەوە چووە مەککە. کە چووە مەککە، ئەڵێ مەککەیەکان لە دەوری کۆبوون، کاکە وازم لێ بێنن، بەڵێنم داوە، محەمەد بەری داوم، کەس نەهاو بە دەممەوە، خۆ کەس خەمی لە من نەخوارد، ئەڵێ ئیتر هیند و هەموو دەوروبەریان گرت و خەڵاتیان پێدا و ئەوانە، ئەڵێ زمانی خستە کار بە شیعر و بە جوڵاندنی جاهیلیەت و غیرەتیان و ئەوانە هەزار کەسی کۆ کردەوە. وەڵا هاتەوە لە ئوحد لە بڕگەی لەو بڕگەی کە لە ئوحدا شکان دیسان بەدیل گیرایەوە. ئەڵێ بە هەمان شێوە ئەی محمد تۆ چاکەکاری تۆ ڕەحمەتی تۆ تۆ پێغەمبەری خوا صلی اللە تعالی علیه و سلم فەرمووی نا جاری پێشووش مۆڵەتم پێ دای و هەم تر هاتیتەوە نەخێر ئەمری کرد بە دوو سەحابە ئیمامی عەلی و سەحابێکی دیکە بەن لە ملی بیکوشن ئا لەویادا پێغەمبەری خوا صلی اللە تعالی علیه وسلم یاسایەکی بەرچاو ڕوونی ڕاگەیاندنانەی یا بە ئومەتەکەی کە پێغەمبەری خوا علیه الصلاة والسلام لێرەدا فەرمووی لا يلدغ المؤمن من جحر واحد مرتین، موسڵمان لە کونێکدا دوو جار مار نایگەزێ، با بڕۆیتەوە بۆ لای مەککە و مەککەییەکان و بڵێی محمدم هەڵخەڵەتان و فێڵم لێ کرد و وا دیسان هاتمەوە، پێغەمبەری خوا ئەمەی پێ فەرمووین. کەواتە موسڵمانانی ئازیز ئەوە کێیە چەواشەکاری لەم ئوممەتە دەکات هەموو معانات و ئێش و ئازاری لەبیر دەباتەوە و، گەرمی دەکات تاوی دەدات لە سا لە لە کاتی ئینتیخاباتە هەرچی شت هەیە لە بیری خەڵکی دەباتەوە و لەگەڵ ڕێزما کەئەنما خەڵک نەگەزرا نەگەزراوە کەئەنما خەڵک ستەمی لێ نەکراوە کەئەنما خەڵک مووچەی نەبڕاوە کەئەنما ئەم خەڵکە خێزان لێک هەڵنەوەشاوە کەرتی پەروەردە وێران و ماڵ کاول نەبووە لە هەرێمدا هەمووی لە بیری خەڵک دەبرێتەوە بەچی بە ئیعلام کەواتە گەر ئیعلامێک لەو مەیدانەدا کار بکات ئیعلامێکی شەیتانییە، گەر ڕاگەیاندنکارێک لەو مەیدانەدا کار بکات ڕاگەیاندنە ڕاگەیاندنکارێکی خۆفرۆش و میللەت فرۆش و خیانەتکارە لە میللەت. بەڵکو بە پێچەوانەوە پێویستە میللەت بەرچاوی ڕوون بێت. کەواتە موسڵمانانی ئازیز لە کۆیەم وتارەدا، ڕاگەیاندن ژیانی مناڵمانی تێک داوە ژیانی گەنجانمانی تێک داوە لەگەڵ ڕێزما فلیمی ئێرانی و فلیمی تورکی و فلیمی کۆری و فلیمی نازانم خۆ هیچ کلتورێکی کوردی و زمانی کوردی و جلوبەرگی کوردی و ڕەسەنایەتی کوردی هەمی وەلا نراوە ئەمە ئیعلامی کوردییە؟ لەبری خۆ ناساندن و شانازی بە زمان و بە ئاینی خۆوە کردن و توخوا یەک فلیمی کۆریتان دیوە شانازی بە ئاینی بوزیەتەوە نەکات؟ ئەی توخوا ئەم ڕاگەیاندنە کوردییانە ئەمەندە دابڕاون لە شەرەفی هاوڵاتی بوون لەم هەرێمەدا؟ نە شانازی بە ئیسلامەوە دەکەن، نە بە کوردەوە دەکەن، نە بە زمانی کوردییەوە دەکەن، بەڵکو بێزو بە بێگانە و بە کلتوری بێگانەوە دەکەن؟ تخوا فلیمی تورکی چ زیانێک ماوە نەیدا لەم کۆمەڵگایە؟ توخوا فلیمی ئێرانی یەک پارچە شبوهات و عەقیدە تێکدان و پاڕانەوە لە قەبر و چون بۆ مەشهەد و هەتا دوایی بەداخەوە. لە ڕاگەیاندنە ئیسلامیەکانیشدا ڕەواجی پێ دەدرێ. بەداخەوە فیلمێکی پڕ لە جاهیلیەتی تورکی لە ڕاگەیاندنی ئیسلامیەوە گرنگی پێ دەدرێ. لە کاتێکدا ئێمە پێویستە کۆمەڵگای خۆمان گۆش بکەین، تێر بکەین بە کلتوری خۆمان، بە زمانی خۆمان. کەواتە مسوڵمانانی ئازیز. ئایا میحراب و مزگەوتەکان هۆکار و پارێزەری ئاشتیی کۆمەڵایەتین، تێگەیەنەری کۆمەڵگان یان تێکدەری کۆمەڵگان؟ ئایا ڕاگەیاندن نییە بیری توندڕەوی دەناسێنێ؟ ئایا ڕاگەیاندن نییە گوناه و تاوان و دزی و خیانەت ڕەواج پێ دەدات؟ ئایا ڕاگەیاندن نییە خەڵکی فێری جۆرەکانی دزیکردن و خیانەت دەکات؟ بێگومان بەڵێ. بۆیە زۆر گرنگە باوک و دایکی بەڕێزم جاران دەمانوت ئۆخەی منداڵەکەمان لە ژوورەوەیە و سەلامەتە بەڵام لە ئێستادا ڕاگەیاندن بێ ترس بێ پرس بێ تەقەدان لە درگا بێ کۆد بێ ڕەمز خۆی دەکا بە ژووری نوستنە خۆی دەکا بە ژووری کوڕ و کچەکانمانە کەواتە کوڕ و کچە ئازیزەکانم، دایک و باوکە بەڕێزەکانم، با مامەڵەیەکی ژیرانە و تەندروست لەگەڵ ئینتەرنێت و هەموو جۆرەکانی ڕاگەیاندنا بکەین. توخوا با ئاگادار بین ئەم ڕاگەیاندنە لەوە زیاتر خێزانەکان هەڵنەوەشێنێ، لەوە زیاتر گەنجەکانمان لە داو و لە زەلکاوی شەهەوات و شوبوهاتان نەخنکێنێ. توخوا با لەوە زیاتر ڕاگەیاندنەکان ئینتیمای نیشتیمانی بوون و هاوڵاتی بوون و خۆشویستنی خاک و نیشتیمانمان لە دڵ دەرنەکات. توخوا با بێزار نەبین لە خاک و نیشتیمانی خۆمان، با بێزار نەبین لە زانست و لە زانیاری، بەڵکو هەموان هەوڵ بەین دەستبەرین بۆ ئیمان، دەستبەرین بۆ قورئان، دەستبەرین بۆ ئەخلاقی رسول اللە، دەستبگرینەوە بە میحراب و بە مزگەوتەکانەوە هەتاوەکو ژیانی ئاشتی و کۆمەڵایەتی لە وڵاتمانا بەرقەرار بێ. خوایە بە خاتری اسمی عظمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت هەمووان هیدایەتمان بە بمان کە بە بانگخواز و بانگەوازکار بۆ ڕێگا و ڕێبازی ئیسلام خوایە هیدایەتمان بە خوایە بمان کە بە خزمەتکاری ئەو ئیسلامە خوایە ئێمە بەو ئیسلامە عەزیز کە و ئەو ئیسلامەش بە ئێمە عەزیز کە خوایە بمان کە بە ئەداتی قەدەری خۆت بۆ سەرخستنی ئیسلام و مسلمانان خوایە ئەم زمانەمان دەنگمان ڕەنگمان بکە بە خزمەتکاری ئاینەکەت یا اللە خوا مانپارێزە لەوەی کە زمانمان، قەڵەممان، وشەمان تێکدەری کۆمەڵگا بێ یارب العالمین. خوایە بۆ خاتری اسمی عظمت ئەوەی ئەم کۆمەڵگایە دەست دەگرێ ڕێپیشاندەری دەکات خوایە هیدایەتی بەی. خوایە ئەوەی ئەم کۆمەڵگایە لێک هەڵدەوەشێنێ ئەوەی ئەم کۆمەڵگایە بێ غیرەت ئەکات بێ هیمەت ئەکات بێ ئینتیما دەکات یا اللە ڕسوای کەی. خوایە ئەوانەی بە سەروەت و سامانی ئەم میللەتە، کەناڵانێکی زۆری فەزائی وڵاتیان کردووە بە فەوزا، خوایە فەوزا بخەیتە ناو دڵ و ناو ماڵیانەوە، خوایە بۆ خاتری اسمی اعظمت لێت داواکارم یا اللە دەرگاکانی خێرمان لێ بکەرەوە، خوایە نەخۆشانێکی زۆر لەم لەم شارە و لە دەرەوەی ئەم شارە یا اللە ئومێدیان هەیە خوایە شیفایان بەی، منداڵن، گەنجن، پیرن، ئافرەتن یا اللە شیفایان بە.